ژیانی پێغەمبەری خوا لە قورئان و فەرموودەکاندا. بە ناوی خوای بەخشندەی میهرەبان ئەڵلقەی پەن سێ بەڕێزان لە ئەڵلقەی ڕابردوودا بەشێک لە ڕوودا و بەسەرهاتەکانی غەزای خەندەخمان پێشکەشکردن بە پشتیوانی خوای گەورە لەم ئەڵلقێشدا بەردەوام دەبین گەڕانەوەی سوپای موشریکەکان خاتو عیشە دایکی باوەڕداران ڕزای خی لەسەر بێ دەفەرمێت خدای باڵادەست باەکی ناردە سەر مشریکەکان و باوەڕدارانی پاراست لەوەی دوو چاری جەنگ و هەرابن و هەرخۆی خاوەن هێز و دەسەڵاتی لە بن نەهاتووە ئەبوو سوفیانیش بەخۆی و ئەوانەی کە لەگەڵیدا بوون گەڕانەوە و گەیشتنەوە خاکی توهامە عویەینەی کوڕی حوسەینی کوڕی بەدر و ئەوانەی لەگەڵیدا بوون گەڕانەوە و گەیشتنەوە خاکی نەجد، بەنی قوڕەیزەش چوونەوە ناو قەڵاکانیان و خۆیان تیایدا قایم کرد. موسای کوڕی عوقبە ڕەحمەتی خوای لێ بێ دەفەرموێت، لەو ساتەدا ئەبو سوفیان بانگی بارکردن و گەڕانەوەی کرد و وتی، بار بکەن و با بڕۆینەوە! ئەوانیش کەلوپەلی قورسیان بار کرد و ڕۆیشتن بە وشترەکانیان و ئەسپەکانیشیان بۆ ماوەی سەعاتێک لە شەودا وەستان تا بە تەواوی بڕۆن پاشان ئەوانیش بۆی دەرچوون غەتەفان هاوار و دەنگۆی کەلوپەل پێچانەوە و بارکردنی قڕیشیان بەرگوێ کەوتبوو ناردیان بۆ لای هەواڵیان بۆ هاتەوە کە باریان کردووە و گەڕاونەتەوە اینجا ئەوانیش کەوتنە بڵاوەکردن و ڕۆیشتن بە جۆرێک نەدەپڕژانە سەر هیچ شتێک خودای باڵادەستیش بەر لە بارکردن و ڕۆیشتنیان بایەکی ناردە سەریان بۆ ماوەی زیاتر لە دە شەو هەتا هەرچی دروستیان کردبوو بۆ حەوانەوەی خۆیان لە ڕەشماڵ و دەوار و لەسەر زەویەکەی ئەوێدا خوای گەورە هەمووی تەختی زەویەکە کرد بۆیان هەتا وای لێکردن لەسەر زەویدا سەختترین ناوچە بێت بەلایەنەوە و و لە هەموو شوێنێک زیاتر ڕقیان لێی بێ بەو جۆرە پەرتەوازە بوون و بڵاوەیان لێ کرد ئەو ناڕەحەتیەی بایەکە هێنابوویە سەریان زۆر سەخت بوو لەگەڵ ئەو سەربازە نادیارانەی خی گەورە کە نەدەبینران هەرو خی باڵا دەست دەفەرمێت ئەعوذ بالله من الشیطان الرجیم خوای پەروەردگار بایەکی ناردە سەریان و ترسی خستە ناو دڵیان و ئاگرەکانی کوژاندەوە و هەموو خێمە و دەوارەکانیان پچڕا و لێک ترازا و بە شکست و سەرشۆڕیەوە گەڕانەوە بە بێ جەنگ بەرپابوون هەر لەو بارەیەوە خوای پەروەردگار دەفەرمێت أعوذ بالله من الشيطان الرجيم ورد اللە الذین کفروا بغیظهم لم ینالوا خیرا وکفی اللە المؤمنین القتال وکان اللە قویا عزیزا واتە خودا کافرانی تێکشکاند و گێڕاند نێوە دواوە بە خۆیان و کینە و ڕقیانەوە هیچ دەستکەوتێکیان دەست نەکەوت و هەرخوا خۆی ئیماندارانی لە جەنگ پاراست هەر خۆیشی بە بایەکی بەهێز لەشکری تایبەتی کافرانی تێک شکاند جا هەمیشە و بەردەوام خوا بەهێز و بەدەسەڵاتە پاشان پێغمبەری خوا درودی خوای لەسەر بێ هاوەڵانی هاندا بە گورجی تا شوێنیان بکەون ئەوە بوو شوێنیان کەوتن هەتا گەیشتنە ناوچەی حەمراء الاسد پاشان گەڕانەوە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ مژدەی دا بە هاوەڵانی کە قوڕیش لە دوای ئەم ڕۆیشتنانەوە هەرگیز جارێکی تر ناتوانن هێرشیان بێنەوە سەر و لە ناو مەدینەدا شەڕیان لەگەڵدا بکەن بەڵکو بە پێچەوانەوە خی گەورە هێز و دەسەڵاتی مسلمانان زیاد دەکات ئەوەن دەتوانیان پێدەبخشێت کە ئەوان غەزا لەگەڵ قوڕیش دەست پێ دەکەن و هێرشیان بۆ دەبن. لە سولەیمانی کوڕی سەرد ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت گوێم لە پێغمبەری خوا بدرودی خوای لەسەر بێ لەو کاتەدا کە ئەحزاب ناوچەکەیان چۆڵ کرد و هەستا و فەرمووی ئێستا و لە ئەمڕۆ بە دواوە ئێمە دەچین بۆیان و غەزایان لەگەڵ دەکەین ئیتر ئەوان ناتوانن بێنەوە سەرمان جابیری کوڕی عبدوڵا ڕزای خوای لەسەر بێدەی گەڕێتەوە کە پێغمبەر درودی خوای لەسەر بێ فەرموویەتی لە دوای ئەم غەزایە هەرگیز ناتوانن هێرشتان بێننەوە سەر، بەڵکو ئێمە بۆیان دەچین و غەزایان لەگەڵ دەکەین. بەو شێوەیە موشریکەکان گەڕانەوە لە دوای ئەوەی لە هەموو لایەکەوە گەمارۆی شاری مەدینەیان دا بۆ ماوەی بیست و چوار ڕۆژ یاخود مانگێک. سەرەڕای ئەو ماوە درێژەش کە گەمارۆ درابوون، تەنها هەشت کەس لە موسڵمانان شەهید بوون، لەناویاندا سەعدی کوڕی موعاز ڕەزای خوای لەسەر بێ سەرکردەی ئەوسەکان و ئەنەسی کوڕی ئەوس و عەبدوڵڵای کوڕی سەهل و طوفەیلی کوڕی نوعمان و ثەعلەبەی موڕڕی لە بەنی غەنمە و کەعبی کوڕی زەید کە شەل بوو لە بئر المعونە ڕزگاری بوو بە برینداری و ئەنەسی کوڕی موعاز ڕەزای خوایان لەسەر بێ و لە بێباوەڕانیش سێ کەس کوژران. پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بە سوپاسگوزاری خودای گەورەوە گەڕایەوە بۆ شاری مەدینە. ئایبوون تائیبوون عابیدوون ساجیدوون لربینا حامیدوون صدق اللە وعدە ونصر عبدە وهزم الاحزاب وحدە واتە هیچ پەرستراوێک نییە بە حەق تەنها اللە نەبێت تاک و تەنها و بێ هاوبەشە مڵک و سوپاس و ستایش هەر بۆ ئەوە و ئەویش بەسەر هەموو شتێکدا بەتوانایە گەڕاینەوە و تەوبەمان کرد و بەندایەتی و سوجدە دەبین سوپاس و ستایش بۆ پەروەردگارمان دەکەین بەڵێنی خودا ڕاست بوو بەندەی خۆی سەرخست و هەر خۆیشی تاقم و کۆمەڵەکانی بێ باوەڕانی تێک شکاند سعیدی کوڕی موسەیب ڕزای خی لەسەر بێ دەفەرمێت لە کاتێکدا خی گەورە کۆمەڵی بێ باوەڕانی تێکشکاند و پەرتەوازەی کردن حۆیی کوڕی ئەختەبی نەزیری جوولەکە لەگەڵ موشریکەکان بۆی دەرچوو هەتاکو گەیشتە ناوچەی ڕەوحاء، لەوێدا ئەو پەیمان و بەڵێنەی بیرکەوتەوە کە دابووی بە بەنی قوڕەیزەی هاوئایینی خۆی، بۆیە لەوێوە گەڕایەوە ناویان هەتا لەگەڵیاندا بێ و ئەویش چووە ناو قەڵاکەیان. غەزای بەنی قوڕەیزە موسای کوڕی عوقبە ڕەحمەتی خوای لێ بێ دەفەرموێت، بەیانی بووەوە خودای گەورەی خاوەن دەسەڵاتی بێ سنوور دەوری خێری لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و مسلمانەکان کردەوە و چاوی ڕۆشن کردنەوە بەو سەرکەوتنەی کە پێی بەخشین اینجا گەڕانەوە بەرەو شاری مەدینە لە دوای ئەوەی کە دووچاری تاقیکردنەوەیەکی سەخت و دژوار بوونەوە و ڕووبەڕووی گەمارۆیەکی ناڕەحەتی دوژمن بوون لە زستانێکی سەختدا، بۆیە کاتێ گەڕانەوە زۆر ماندوو بوون و چەکەکانیان دانا. بەو شێوەیە پێغەمبەری خوا و مسوڵمانەکان گەڕانەوە لەو غەزایە کە دووچاری شەکەتی و ماندووێتیەکی زۆری کردبوون. بەڵام خوای گەورە جبرەئیلی ناردە خزمەت پێغەمبەری خوا و فەرمانی پێکرد بە دەرچوون بۆ غەزای بەنی قوڕەیزە. خاتوو عایشە ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ گەڕایەوە مەدینە، چەکەکەی دانا و فەرمانی کرد دەوارێک هەڵدرێت لە مزگەوتدا بۆ سەعدی کوڕی مەعاز تا لە نزیکەوە ئاگای لە بریندارییەکەی بێ پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ چووە شوێنی خۆشۆردن تا خۆی بشوات لەو کاتەدا کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ سەری شانە دەکرد لایەکی داهێنا بوو لایەکەی تری مابوو جبرائیل هاتە خزمەتی لەسەر ئەسپەکەی بوو زرەی لەبەردا بوو هەتاکوو لە دەرگای مزگەوتەکە ڕاوەستا لە لای شوێنی جەنازەکان ئینجا کەسێک لە ئەهل البیت هاتە لامان سەلامی لێ کردین ئێمە لە ماڵەوە بووین پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە گورجی هەستا و بەدەمەوە چووە دەرەوە بۆ لای جبریل منیش بە شوێنی دا لە درزی دەرگاکەوە بینیم جوبرەئیلە و سەری بە پارچە قوماشێک پێچا بوو لەبەر خۆڵ و تۆز هەتاکو سەرشانەکانیشی تۆز و خۆڵی لەسەر بوو فەرمووی سەرمان خستی و پشتیوانت بووین لە دژی شەڕکەرەکان وادەبینم کە چەکت داناوە واللهی فریشتەکان هێشتا چەکیان دانەناوە و داینانێن و بە دوای مشتیکەکان کەوتین هەتاک و حەمرا ئەسد لە گێڕانەوەیەکی تردا جبرائیل فەرمووی بە پێغەمبەری خوا خدای گەورە لێت خۆش بێت ئەوە چەکەکەت داناوە فەرمووی بەڵێ ئەویش فەرمووی، بەڵام لەو کاتەوە دوژمن بۆت هاتوون و دابەزیون لە دەورت، ئێمەی فریشتە چەکمان دانەناوە و ئێستاش ئێمە واین لە شوێنیانەوە و خوای گەورە دووچاری شکستی کردوون و تێکی شکاندوون. تۆش وەرە دەر بۆیان و جیهادیان لەگەڵ بکە. فەرمووی بۆ کوێ؟ ئەویش فەرمووی، بۆ ئێرە و ئاماژەی بۆ لای بەنی قوڕەیزە کرد. وە پێی فەرموو خوای گەورە فەرمانت پێ دەکات کە شەڕ لەگەڵ بەنی قوڕەیزەدا بکەیت و وە من و ئەو فریشتانەی کە لەگەڵمدان پشتیوانیتان دەکەین و ئەوان دووچاری ڕاستڵەکین و هەڵتەکاندن دەکەین تۆش دەرچۆ بۆ لای بەنی قوڕەیزە و شەڕیان لەگەڵدا بکە لەسەر ئەو پەیمان شکێنیەی کە کردیان پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بە گورجی بەدەم داخوازێکەوە هاتە دەرەوە و فەرمووی ئەوە جبریلە فەرمانم پێ دەکات کە بڕۆم بۆ سەر بەنی قوڕەیزە پاشان زریەکەی لەبەر کرد و فەرمووی بە هاوەڵانی فەرمانتان پێ دەکەم کە کەس نوێژی عەسر نەکات هەتاکو دەگەینە بەنی قوڕەیزە ئینجا فەرمانی کرد بانگ بدرێت بە ناو خەڵکدا تا بڕۆن و دەرچن بەرەو بەنی قوڕەیزە و فەرمانی پێکردن چەکەکانیان هەڵگرن ئینجا خەڵکەکە بەدەم داواکەیەوە چوون و خۆیان ئامادە کرد بۆ جەنگ پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ هاتە دەرەوە و بەلای کۆمەڵێک لە ئەنساریەکاندا لە بەنی غەنەم ڕۆیشت کە چاوەڕێی پێغەمبەریان دەکرد و ئەوان دراوسێی مزگەوت بوون و لە دەور و پشتی بوون پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ پێی فەرمونون هیچ کەسێک بەلاتاندا تێپەڕی فەرمویان دۆحیەی کوڕی خەلیفەی کەلبی بەلاماندا تێپەڕی لەسەر ئێسترێک بوو لە گێڕانەوەیەکی تردا لەسەر ئەسپێکی بەڵک بوو قوماشێکی قەیفەی ڕووکار سووری لە ژێردا بوو زرێشی پۆشی بوو پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی ئەوە دوحیە نەبوو ئەوە جوبرەئیل بوو نێرراوە لەلایەن خواوە بۆ لای بەنی قوڕەیزە قەڵاکانیان هەڵدەتەکێنێ و ترس دەخاتە دڵیانەوە دوحیەی کەلبی ڕیش و شێوەی دەم و چاوی لە جبریل دەچوو واتە جبریل لەسەر شێوەی ئەودا دەبەزی ئەنەسی کوڕی مالیک ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت ئێستا دەڵی تەماشای ئەو تۆز و خۆڵە دەکەم کە بەرز دەبۆوە لە کوچە و کۆڵانەکانی بەنی غەنم لەو کاتەدا کۆمەڵی فریشتەکان لەگەڵ جبریلدا دەڕۆیشتن بەرەو لای بەنی قوڕیزا کە عبرەزای خی لەسەر بێ دەفەرمێت پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ بڕیاریدا و فەرمانی بە خەڵکەکە کرد هیچ کەسێک نوێژی عسر نەکات مەگەر لە بەنی قوڕیزە نەبێ و فەرمووی با هیچ کەسێک نوێژی عسر نەکات مەگەر لە بەنی قوڕیزە نەبێت خەڵکەکە چەکیان هەڵگرت و زریان پۆشی و دەرچوون کاتێ گەیشتە بەنی قوڕیزە کاتی خۆرئاوابوون بوو لە گێڕانەوەیەکی تردا هەندێکیان لە ڕێگەدا وتیان نوێژ ناکەین هەتاکو نەگەینە بەنی قوڕیزە و هەندێکیشیان وتیان ئێمە نوێژ دەکەین ئەوە بۆ ئەوە نەبوو کە هەر نوێژ نەکەین بەڵکو بۆ ئەوە بوو بە پەلە بگەینە بەنی قوڕیزە خەڵکەکە کەوتنە ناکۆکی، لە کاتی خۆرئاوابووندا لەسەر نوێژی عەسر هەندێکیان وتیان، نوێژی خۆتان بکەن، پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ مەبەستی ئەوە نەبووە هەر نەیکەن، هەندێکی تریان وتیان، پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ئەوەی بۆ بڕیار داوین کە بە هیچ جۆرێ نوێژ نەکەین هەتاکو دەگەینە بەنی قوڕەیزە. ئێمە لە ژێر ئەمر و فەرمانی پێغەمبەرداین هیچ گوناهمان لەسەر نانووسرێ. کۆمەڵێکیان نوێژیان کرد بە بڕوای تەواو و بە تەمای پاداشت. کۆمەڵێکی تریشیان نوێژیان نەکرد هەتاکو گەیشتنە بەنی قڕێزە و لەوێ دابەزین لەو کاتەدا خۆر ئاوا بوو ئینجا نوێژیان کرد بەو پەڕی بڕوای تەواو بە نیازی پاداشت دواتر ئەوەیان بۆ پێغەمبەر درودی خی لەسەر بێ گێڕایەوە پێغەمبەری خوا هیچ کەسێکی لەو دوو کۆمەڵە سەرزەنشت نەکرد پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ کە ڕۆیشت عبدوڵای کوڕی ئومەکتومی لە جێی خۆیدانا لە شاری مەدینە بۆ سەرۆکاری شارەکە. عروەی کوڕی زوبەیر ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت، پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ عەلی کوڕی ئەبو تالیبی نارد بۆ پێشڕەوی سوپاکە و ئاڵایەکی دایە دەست و فەرمانی پێکرد کە بڕوات سوپاکە ببات و لای قەڵای بەنی قوڕێزە بیانوەستێنێت ئەویش فەرمانەکەی بەجێهێنا ئینجا پێغەمبەری خوش درودی خوای لەسەر بێ بە شوێنیدا ڕۆیشت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ کە دەرچوو بەرەو بەنی قوڕێزە بە سواری گوێدرێژێک ڕۆیشت وەک خۆ بە کەم زانینێکی بەرامبەر بە خوای گەورە هەروەک ئەبوو ڕافع دەفەرمێت پێغەمبەری خوادرودی خوای لەسەر بێ ئەو ڕۆژەی تەشریفی چوو بۆ غەزای بەنی قوڕیزە بە سواری گوێدرێژێکی پشت ڕوت ڕۆیشت پێیان دەوت یعفور گەمارۆدانی بەنی قوڕیزە پێغەمبەری خوا درودی خی لەسەر بێگەیشتە لای قەڵاکانی بەنی قوڕێزە و بانگی کردن بۆ ئیسلام ئەوانیش ڕازی نەبوون و ڕەتیان کردەوە پاشان گەمارۆی دان و شەڕی لەگەڵ کردن ابن و ئسحاق ڕەحمەتی خوای لێ بێ دەفەرمێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ عەلی کوڕی ئەبوو تاالبی بە ئاڵاکەیەوە کردە پێشڕەوی سوپاکە بۆ لای بەنی قوڕیزە خەڵکی دەستپێشخەرییان کردبوو زووتر گەیشتبوونە نزیک قەڵاکەیان عەلی کوڕی ئەبوو تالیب ڕۆیشت تا نزیک بۆ لە قەڵاکانیان گوێبیستی قسە و گفتاری زۆر ناشرین بوو لە جوولەکەکان دەربارەی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ و هاوسرە بەڕێزەکانی علی ڕزای خی لەسەر بێ پێی ناخۆش بوو پێغەمبەر درودی خی لەسەر بێ خۆی ئەم قسە نابەجێیانە ببیستێ بۆیە گەڕایەوە تا لە ڕێگەدا بە خزمەت پێغەمبەری خواگەیشت و فەرمووی ئەی پێغەمبەری خوا تۆ هیچ شتێکت لەسەر نییە و لەسەریشت ناکەوێت تکام وایە لەو شتانەی پێیانە نزیک نەبیتەوە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ پێی فەرموو و لەبەر چی داوام لێ دەکەیت بە گەڕانەوە ئەویش ئەوەی لەوانی بیست بوو حەزی نەدەکرد ئاشکرای بکاو بیڵێت لەبەر ناشرینی قسەکانیان پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمووی وای بۆ دەچم تۆ لەوانە قسەی ناڕێکت بەرامبەر بە من بیست بێت بڕۆ ئەگەر دوژمنانی خوا من ببینن هیچ شتێک لەو قسانە ناکەن کە تۆ پێشتر گوێبیستیان بووی هاوەڵانی پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ گەمارۆیان دابوون کاتێک پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ نزیک بۆ لە قەڵاکانیان ئەوان کەوتنە سەروی پێغەمبەرەوە بۆیە فەرمانی کرد بە هاوەڵانی کە لە دەوری کۆ ببنەوە و بە قەلغانەکانیان بیپارێزن وەک کەپرێک لەسەری تابەری بەر نەکەوێت کە لە سەرەوە هەڵیان دەدایە خوارەوە بۆ ئەوەی نزیکیش بێت تا گوێیان لە دەنگی بێ و وتەکانی ببیستن ئەوانیش بەو شێوەیان کرد پێغمبەری خوادرودی خی لەسەر بێ بە دەنگێکی بەرز بانگی چەند کەسێکی کرد لە پیاو ماقۆڵان و سەرکردەکانیان هەتا گوێیان لێبوو فەرمووی وەڵاممان بدەنەوە وەڵاممان بدەنەوە ئەی کۆمەڵی جوولەکەکان. بانگی کردنەوە و فەرمووی، ئەی برایانی مەیموون و بەرازەکان، خوای گەورە سەرشۆڕ و ڕیسوا و زەبوونی کردن. لە وەڵامدا وتیان، ئەی ئەبوو قاسم! تۆ قەت قسەی ناشرینت نەوتووە! ئەویش بانگی کردن بۆ ئەوەی مسوڵمان بن پێش ئەوەی شەڕیان لەگەڵ بەرپا بکا. ئەوان ڕەتیان کردەوە و ڕازی نەبوون وەڵام بدەنەوە و بەرەو ئیسلام بێن. ئینجا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ و ئەوانەی لە خزمەتیا بوون لە مسوڵمانان شەڕیان لەگەڵدا کردن کاتێک پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ گەیشتە بەنی قوڕیزە لە یەکێک لە بیرە ئاوەکانیان دابەزی بە ناوی بیری ئەنا کە دەکەوێتە ناوچەی مڵک و زەوی و زاریانەوە هەر لە کاتی گەمارۆکەدا چەندین شەڕی دەستە و یەخە و تیر بارانکردن لە نێوانیان ڕوویدا زوبەیری کوڕی عەوام ڕەزای خوای لەسەر بێ یەکێکیانی کوشت لە کاتی دابەزین و ڕووبەڕوو بوونەوەی یەکتردا وە چەندین شەڕە قسە و هەڵبەست و هۆنراوەی داشۆرینیان بە یەکتر دەوت حەسان ڕەزای خوای لەسەر بێ بە هۆنراوەکانی لەو ڕۆژەدا بەرگری لە مسوڵمانان دەکرد و هانی دەدان و جۆش و خرۆشی بەبەردا دەکردن لە عیکریمەوە ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمووی هەستە بۆی زوبەیر سەفیەی کچی عەبدولموتەلیب پوری پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ و دایکی زوبەیر فەرمووی بە تەنیا دەمێنمەوە ئەی پێغەمبەری خوا پێغەمبەری خوا فەرمووی کامیان بەسەر ئەوی تریان سەرکەوێت ئەوی تریان دەکوژێت زوبەیر سەرکەوت و کوشتی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ کەلوپەلی کابرای وەک دەستکەوتی جەنگ دا بە زوبەیر لە عوتبەی کوڕی عابد ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە غەزای بەنی قوڕەیزەدا فەرمووی هەر کەسێک تیرێک بهاوێژێت و بکەوێتە ناو ئەو قەڵایەوە ئەو کەسە بەهشتی بۆ مسۆگەر دەبێت واتە خوا دەیباتە بەهشتەوە عوتبە دەفەرموێت منیش سێ تیرم هاویشت خسمە ناو قەڵاکەیانەوە لەبەڕائەوە ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە غەزای بەنی قوڕەیزە بە حەسانی کوڕی سابیتی ئەنساری فەرموو، هێرش بکە سەر موشریکەکان بە هۆنراوەی داشۆرین، جبریلت لەگەڵدایە. لە گێڕانەوەیەکی تردا لە جابیرەوە ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمووی، کێ پارێزگاری لە ئابڕو و کەرامەتی مسوڵمانان دەکات؟ کەعبی کوڕی مالیک و عەبدوڵڵای کوڕی ڕەواحە و حەسان هەستان، بە حەسانی فەرموو، تۆ بە هۆنراوەکانت هێرشیان بکە سەر، بە هەڵبەستی داشۆرین دایانبشۆن. جبریل سەلامی خوای لەسەر بێ پشتیوانتان دەبێت لە دژیان. سێ کەس لە جولەکەکانی بەنی هەدل موسڵمان بوون. هاتنە خوارەوە بۆ خزمەت پێغەمبەری خوا و مسوڵمان بوونی خۆیان ڕاگەیاند بەوەش خوێن و ماڵ و مڵک و کەسوکاری خۆیان و خێزان و منداڵەکانیان پارەز لە تیاچوون ابن اسحاق ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت لەو کاتەدا ثعلبە و ئوسەیدی کوڕی سعیە و ئەسەدی کوڕی عوبەید کە کەسانێک بوون لە بەنی هەدل و لە بەنی قوڕیزە نەبوون و نەدەچوونە سەر بەنی نەزیریش ڕشتەی باوکیان لە سەرووی ئەوانەوە بوو ئەوان لە کوڕانی مامیان بوون هەر لەو شەوەدا مسوڵمان بوون چیرۆکی مسوڵمان بوونیان بە درێژی لە گێڕانەوەیەکی تردا لە عاسمی کوڕی ئەمرەوە ئەویش لە پیاوێکی پیری بەنی قوڕەیزەوە دەگێڕێتەوە و دەفەرمێت پیاوێک لە جوولەکەکانی خەڵکی شام کە پێیان دەوت ئیبن و هەیبان هاتە لامان پێش هاتنی ئیسلام بە چەند ساڵێک لە ناوماندا مایەوە واللهی هیچ کەسێکمان نەدی بوو نوێژەکانی لە ئەو ڕێک و پێکتر ئەنجام بدات دوای ئەوەی جێگیر بوو لە لامان ئێمە دووچاری بێبارانی وشکە ساڵی بووین پێمان وت ئیبن و هەیبان هەستە نوێژی باران بارینمان بۆ بکە ئەویش لە وەڵام داوتی واللهی کاری وا ناکەم هەتا زەکات لە ماڵەکانتان دەرنەکەن و لەبەر دەستی مندا داینەنێن وتیان چەندە ئەوی ژووتی بۆ هەموو کەسێک یەک پێوانە خورما و مشتێک جۆ پیرەمێر دەڵێت ئێمە زەکاتەکەمان لێ دەرکرد ئەویش ئێمەی بردە دەرەوە بۆ گەرمەسێرێکی خۆمان لەو دەشتا نوێژە بارانەی بۆ کردین وەڵاهی ئەو هێشتا لە کۆڕ و دانیشتنەکەمان هەڵنەسابوو کە بۆ نوێژ خوێندنمان وەستابوون لەو کاتەدا پەڵە هەوری پەرتەوازە کۆبوونەوە و بوو بە باران و بەهۆی ئەوەوە بارانمان بۆ باری و تێر ئاو بووین ئەوەی چەندین جار دووپات کردەوە نەجارێک و نەدوان و نەسیان هەتاکو گەیشتە سرە مەرگ کاتێک زانی دەمرێت وتی ئەی کۆمەڵی جوولەکەکان بە بۆچوونی ئێوە چ شتێک منی لە خاکێکی پڕ دار و درەخت و شینایی وەدەرناوە بۆ خاکێکی پڕ لە برسێتی و نەهامەتی؟ دەڵێن وتمان خودا زاناترە ئەویش وتی من هاتووم بۆ ئەم وڵاتە لە چاوەڕوانی هاتنی پێغەمبەرێکدا بووم کە سەردەمی هاتنی نزیک بۆتەوە ئەم وڵاتەی ئێوەیە کە کۆچی بۆ دەکات من تکام وابوو ڕەوانە بکرێت و شوێنی بکەوم بەڵام کاتی هاتنی لە ئێوە نزیکە ئەی کۆمەڵی جوولەکەکان با هیچ کەسێک پێش ئێوە نەکەوێت لە شوێن کەوتن و چوون بەدەم بانگەوازەکەیەوە ئەو دەنێرێت کوشتار و دەستکەوتی جەنگی بۆ حەڵال دەبێت. بۆ هەر کەسێکە دژایەتی بکا و پێچەوانەی ئەو بجوڵێتەوە بە ئەو شتانە نەمنە ڕێگر لە بەردەمتان لەوەی کە بگەن بە خزمەتی کاتێک پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ڕەوانە کرا و هات بۆ گەمارۆی بەنی قڕیزە ئەوانە گەنج بوون و تازە پێدەگەیشتن لە گێڕانەوەیەکی تردا کاتێک ئەو شەوە هات کە بۆ بەیانەکەی بەنی قڕیزە فەتح کرا و خۆیان دا بە دەستەوە. ئەو سێ کەسە، ثەعلەبەی کوڕی سوعنە و ئوسەیدی برای و ئەسەدی کوڕی عوبەید بە جوولەکەکانیان وت. ئەی کۆمەڵی یەهوود! ئەی بەنی قوڕەیزە! وەڵڵاهی ئەوە ئەو پێغەمبەرەیە کە ئیبن هەیبان ئێوەی لێ ئاگەدار کردبووەوە و ڕایسپاردبوون کە شوێنی بکەون. ئێوەش لە خوا بترسن شوێنی بکەون. بەڵام جوولەکەکان گوێیان پێ نەدان و سەرپێچیان کرد و وتیان، ئەوە ئەو کەسە نییە. ئەوانیش وتیان، وەڵڵاهی ئەوە خۆیەتی، بە نیشانەکانی دیارە کە ئەوە. ئەوان دابەزین و موسڵمانبوونی خۆیان ڕاگەیاند و سەر و ماڵ و موڵک و خێزان و منداڵی خۆیان پاراست. دەڵێت، ماڵ و سامانیان لەناو قەڵاکەدا مابوو لەگەڵ جوولەکەکان. کاتێک فەتح کرا هەموویان بۆ گەڕانەوە و دایەنەوە پێیان. لە موسڵمانەکانیش خەلادی کوڕی سوەیدی ئەنساری شەهید بوو. لە کاتی گەمارۆی بەنی قوڕەیزەدا ئافرەتێکی جوولەکە دەستاڕێکی بە سەردا بەردایەوە. هەروەک ئیبن ئیسحاق ڕەحمەتی خوای لێ بێ دەفەرموێت، لە غەزای بەنی قوڕەیزەدا لە موسڵمانەکان یەک کەس شەهید بوو بە ناوی خەلادی کوڕی سوەیدی کوڕی سەعلەبە لە بەنی حاریسی کوڕی خەزرەج. دەستاڕێکیان بە سەردا بەردایەوە سەریان شکاند بە شکاندنێکی سەخت. ئەبو سینانی کوڕی موحسین کوڕی حاریس لە بەنی ئەسەدی کوڕی خوزەیمە کۆچی دوایی کرد. لەو کاتەدا کە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ گەمارۆی بەنی قوڕەیزەی دابوو، لە قەبرستانی بەنی قوڕەیزە ناشتیان کە لە دوای موسڵمان بوونیان مردووەکانیان تێدا دەناشت تا ئەمڕۆش مردووی تێدا دەنێژرێ. گەمارۆکە تا دەهات سەخت تر دەبوو لەسەر بەنی قوڕەیزا خوای گەورەش ترسی خستە دڵیانەوە و دڵنیا بوون کە لە ناو دەچن لەو کاتەدا توانای جەنگکردنیان نەما لەگەڵ مسلمانەکان بۆیە داوایان کرد لە هاوپەیمانەکانی خۆیان لە هۆزی ئەوس کە ئەبول و بابە بێت بۆ لایەن تا گفتوگۆی لەگەڵ بکەن لەسەر ئەو دۆخەی کە تێی کەوتون ڕووداوەکە بە کورتی و ڕاست و دروستی لە گێڕانەوەیەکی خاتو عیشەدا ڕزای خۆی لەسەر بێ هاتووە و دەفەرمێت کاتێک گەمارۆکە لەسەریان توند کرا و دووچاری سەختترین ناڕەحەتی و دژواری هاتن پێیان وترا، وەرنە دەرەوە، ڕازی بن بە حوکمی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ. لەمەدا ڕاوێژیان بە هاوپەیمانەکانیان لە سەردەمی نەفامی، ئەبو لوبابەی کوڕی عەبدولمونزیری ئەوسی کرد. ئەویش ئاماژەی کردە گەردنی، واتە سەریان دەبڕن. بەناوی خوای بەخشندەی میهرەبان ئەڵلقەی پ چوار بەڕێزان غەزای خەندەق کۆتایی هات و پێغەمبەر درودی خوای لەسەر بێ گەمارۆی جوولەکەکانی بەنی قوڕەیزەیدا بەهۆی پەیمان شکێنەکەی کە کردبوویان ئەوانیش داوایان کرد ڕاوێش لەگەڵ ئەبوو لوبابە بکەن ئەم ڕووداوە لە چوارچێوەی فەرمودەیەکی مۆرسەلدا بەلاوازی هاتووە لە گێڕانەوەیەکی موسای کوڕی عقبە ڕەزای خی لەسەر بێ دەفەرمێت خدای گەورە ترسی خستە دڵیانەوە گەمارۆکەش زۆر لە سەریان سەخت بوو هاواریان لێ هەستا و بانگی ئەبول و بابەی کوڕی عبدول منزریان کرد چونکە ئەوان لە سەردەمی نەفامیدا هاوپەیمانانی ئەوسیەکان بوون لە ئەنسار ئەوە بوو نردیان بۆ خزمەت پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ کە ئەبول و بابەمان بۆ بنێرە بۆ ئەوەی ڕاوێژی لەگەڵدا بکەین لەسەر ئەو بارودۆخەی خۆمان کە تێیکەوتوین ئەبوو لوبابەش فەرمووی ناڕۆم بۆ لایەن هەتا پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ ڕوخسەتم نەداتێ پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ فەرمووی ئەوە من ڕوخسەتم دای ئینجا نردی بۆ لایەن کاتێ ئەبوو لوبابە گەیشتە لایەن چاویان پێکەوت پیاوەکانیان لەبەری هەستان و ژن و منداڵیش بەدەم هاوار و هەنسک و گریانەوە بەرەو ڕووی ڕۆیشتن ئەویش بەزەیی پیاندا هاتەوە وتیان ئەبوو لوبابە تۆ بارودۆخەکە چۆن دەبینی بە چی فەرمانمان پێ دەکەیت ئایا پێت باشە بینە دەرەوە و ڕازی بین بە حکمی محەممەد چونکە ئێمە توانا و هێزی شەڕکردنی ئەومان نییە ئەویش فەرمووی بەڵێ اینجا ئەبوو لوبابە بەدەستیشی ئاماژەی بۆ گردردنی کرد کە چارە نووسان سربڕینە پەنجەکانیشی دەهێنا و دەبر بەگردنیا و ئەوانیش سەیریان دەکرد ئەوەی بڕیاری لەسرە بۆ ئێوە تەنها کوشتنە کاتێک ئەبوو لوبابە گەڕایەوە و بەجێی هێشتن هەستی کرد تازە لە دەستی چووە و قسەیەکی کردووە نەدەبوو بیکە وای بۆ چوو کە دووچاری تاقیکردنەوەیەکی گەورە دەبێت ئەبوو لوبابە دەفەرمێت واللهی هەر لەو شوێنە قاچەکانم بەردەوام دەلەرزین بێ هیچ هۆیەک تا زانیم کە من ناپاکیم کردووە لەگەڵ خوا و پێغەمبەرەکەی ئەبوو لوبابە فەرمووی سوێن بەخوا ناتوانم سەیری دەموچوی پێغەمبەری خوا بکەم هەتا خوای گەورە لەبارەی منەوە وەحی بۆ دەنێرێ و تەوبەیەکی نەسوحم لێ وەردەگرێ کە خوای گەورە خۆی ئاگاداری دەروونی منە و دەزانێ چی تیایە. ئەبو لوبابە گەڕایەوە بۆ شاری مەدینە و نەهاتەوە خزمەت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ. دەستەکانی خۆی بەستەوە بە کۆڵەکەیەک لە کۆڵەکەکانی مزگەوتەوە و فەرمووی، ئەم شوێنە بەجێ ناهێڵم هەتا خوای گەورە تەوبە و پەشیمانیم لێ وەردەگرێت لەسەر ئەو کارەی کە کردوومە. پەیمان دەدەم بە خوای گەورە کە هەرگیز پێم ناخەمە خاکی بەنی قوڕەیزەوە و من نابینن لە شوێنێک کە تیایدا ناپاکیم کردووە لەگەڵ خوا و پێغەمبەرەکەی جارێکی تر بۆیە پێیان وایە کە نزیکەی بیست ڕۆژ بە کۆڵەکەی مزگەوتەوە بوو هەروەک باس کراوە کاتی ئەبول و بابە ماوەیەکی زۆری پێچوو نەگەڕایەوە پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ فەرمووی ئەبول و بابە کارەکەی تەواو نەکرد لەگەڵ هاوپەیمانەکانی وتیان ئەی پێغەمبەری خوا وەڵاهی لە قەڵاکە هاتۆتە دەرەوە و ڕۆیشتووە نازانین چ ڕێیەکی گرتوۆتە بەر و بەرە و کوێ چووە پێغەمبەری خوادروری خی لەسەر بێ فەرمووی ئەبول و بابە کارێکی بەسەر هاتووە کە پێشتر بەسەری نەهاتووە لەو کاتەدا کەسێک لە مزگەوتەوە هاتە خزمەت پێغەمبەری خوا و فەرمووی ئەی پێغەمبەری خوا من ئەبول و بابم بینی بەسرابەوە بە کۆڵەکەیەک لە کۆڵەکەکانی مزگەوت پێغەمبەری خوا فەرمووی لە دوای من دووچاری بەڵا و ناڕەحەتی بووە ئەگەر بهاتایە بۆ لای من داوای لێخۆشببوونم بۆ دەکرد کەوای کردووە لە جێگەی خۆی نایجوڵێنین وەلای نابین هەتا خی گەورە بەویستی خۆی دەروی لێ دەکاتەوە پاشان خی پاک و بێ هاوتا ئاەتی دابەزان لەسەر تەوبەکەی ئەبول و بابە خەڵکی بە هەڵەداوان چوون بۆ خزمەتی بۆ ئەوەی لە کۆڵەکەکەی بکەنەوە و فەرمووی واللهی نابێت بمکەنەوە تا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ خۆی تەشریف دێنێت و بەدەستی مبارەکی خۆی دەمکاتەوە کاتێک پێغمبەری خوا درودی خی لەسەر بێ هاتە دەرەوە بۆ نوێژی بەیانی بەلایدا گوزەری کرد و کردیەوە کاتێک جوولەکەکان دڵنیا بوون لەوەی کە پێغمبەری خوا درودی خی لەسەر بێ بەردەوام دەبێت لە گەمارۆدانیان و دەوران چۆڵ ناکات هەتا قەڵاکانیان فتح دەکات لەو کاتەدا سەرۆکەکەیان کەعبی کوڕی ئەسەد وەک ئامۆژگاری کارێک بۆیان سێ پێشنیاری خستە بەردەمیان ئیبن ئیسحاق ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت باوکم ئیسحاقی کوڕی یەسار لە مەعبەدی کوڕی کەعبی کوڕی مالیکەوە ڕزای خوای لەسەر بێ بۆی گەڕامەوە کە پێغمبەری خوا درودی خوای لەسەر بێ ماوەی 25 ڕۆژ گەمارۆیدان هەتا گەمارۆکە شەکەتی کردن و توانای لێبڕین خدای باڵا دەستیش ترسی خستە ناو دڵیانەوە. حویی کوڕی ئەخطەبیش لەگەڵ بەنی قوڕەیزەدا چووبووە ناو قەڵاکانیانەوە. کاتێک قوڕەیش و غەتەفان پاشەکشەیان کرد وەک ئەمەگدارییەک بەرامبەر بە کەعبی کوڕی ئەسەد کە پێشتر پەیمانی پێدابوو کە بێت و لەگەڵیان لە قەڵاکەدا بمێنێتەوە. کاتێ جوولەکەکان دڵنیا بوون پێغەمبەری خوا پاشەکشە ناکات هەتا بارودۆخەکە بەلایەکدا نەخا، کەعبی کوڕی ئەسەد وتی، ئەی کۆمەڵی یەهوود! ئەو پیاوە گەماروی داون و دووچاری ئەو نەهامەتیەی کردوون. خۆشتان دۆخەکە بە باشی دەبینن، من سێ پێشنیارتان بۆ دەخەمەڕوو. بە ویستی خۆتان یەک لەو سێ پێشنیارە هەڵبژێرن. ئەوانیش وتیان چین؟ وتی شوێنی ئەو پیاوە بکەون و باوەڕی پێبێنن، وەڵاهی چاک بۆتان ڕوون بۆتەوە، کە پێغەمبەری ڕەوانەکراوی خوایە و هەر ئەو کەسەیە کە لە تەوراتدا چاوتان پێ کەوتووە و دەیخوێننەوە، گەر واتان کرد ئەوە لە خۆتان و ماڵ و منداڵ و موڵکتان دڵنیا دەبن. وتیان هەرگیز لە دەستووری تەورات لا نادەین و بە هیچ شتێکی تر نایگۆڕینەوە. پاشان وتی ئەگەر لەوەش بە قسەم ناکەن، وەرن با ژن و منداڵەکانمان بکوژین، پاشان بچینە دەرەوە بۆ محەممەد بە خۆمان و شمشێرەکانمانەوە، ئەو کات لە دوای خۆمان هیچ شتێ بەجێ ناهێڵین، خەفەتی بۆ بخۆین هەتا خوددا لە نێوان ئێمە و ئەواندا خۆی حکم دەکا و بەلایەکی تردا دەکەوێت ئەگەر لە ناوچوین ئەوە لە ناو دەچین و هیچ نەوە و ژن و منداڵ نەماوە کە جێگەی داخ و پەژارە بێ و لێ بترسین لە دوای خۆمان و ئەگەر سەریش کەوتین ئەوە سوێن بێت کە ئێمە ژن و منداڵ دەست دەخەینەوە پەیدا دەبێتەوە وتیان ئەو هەژار و بەستە زمانانە بکوژین ئینجا توخوا ژیان چ تامێکی دەبێت لە دوای ئەوان وتی باشە ئەگەر لەوەش بە قسەم ناکەن ئەم شەو شەوی شەممەیە لەوانەیە محەممەد و هاوەڵانی دڵنیا بن لێمان لەم شەوەدا ئێمە با بۆیان بچینە دەرەوە لەوانەیە بتوانین دەستێکیان لێ بوەشێنین وتیان ئەوە کارێکی خراپ و پڕمەترسیە و بەسەر خۆماندا دەشکێتەوە دووچاری هەمان بەڵاو کارە ساتی ئەوانەی پێش خۆمان دەبین خۆت باش دەزانیت کە خوای گەورە دووچاری بوون بە مەیمون و بەرازی کردن ئینجا بە بێزاریەوە وتی لەوەتەی لەدایک بوون ڕۆژێک نەبوو پیاوێکتان تیا هەڵبکەوێ و بڕیارێکی یەکلاکەرەوە بدات خۆ بەدەستەوەدانی بەنی قوڕیزە و ڕازیبوونیان بە حکمی سعدی کوڕی معاز لە دوای ئەوەی گەمارۆکە سەختتر بوو و نەهامەتیەکان زیاتر بوو بۆ سەر بەنی قوڕەیزە دواجار ناچار بوون خۆیان بەدەستەوە بدەن و بێنە دەرەوە بە مەرجێک پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ سعدی کوڕی معاز بکات بە حەکەم و بە قسەکانی ئەو حکمیان بکات ئەوان وا گومانیان دەبرد کە بەزەیی پێیاندا بێتەوە بەهۆی ئەو هاوپەیمانەی کە لە نێوان ئەوان و هۆزەکەی سەعات هەبوو واتە ئەوس لە پێش ئیسلامدا لەم بارەیەوە چەندین گێڕانەوەی جیاواز لە چەندین ڕووەوە لەسەر ئەم ڕووداوە هەیە لە دوای ڕێخستن و ڕیزبندی لە نێوان گێڕانەوەکاندا ڕووداوەکە بەم شێوەیی خوارەوە دەبێت لە خاتو عیشەوە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ گەمارۆیدان پاشان ئەوان ڕازی بوون و هاتنە دەرەوە و خۆیان دا بە دەستەوە و ڕازی بوون بە بڕیاری پێغەمبەر درودی خوای لەسەر بێ موسای کوڕی عقبە ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت داوایان لە پێغەمبەری خوا کرد پیاوێک دەستنیشان بکات کە حکم کات و بڕیار بدات لە سەریان پێغەمبەری خوش درودی خوای لەسەر بێ فەرمووی خۆتان سەرپشک بن لە ناو هاوەڵانم یەکێک هەڵبژێرن بە ویستی خۆتان و گوێگرن بۆ قسەکانی و بە قسەی بکەن. وتیان ئێمە ڕازی دەبین لەسەر ئەوەی سەعدی کوڕی معاز حوکممان بکات. پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمووی، وەرنە دەرەوە لەسەر ئەوەی سەعدی کوڕی معاز حوکمتان بکات. سەعیدی کوڕی مسەیەب ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت، نەیانویست کە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ حوکمیان بکا و نەهاتنە ژێر بڕیاری ئەو. دوای ئەوەی سەعدیان دەستنیشان کرد پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ڕەزامەندی دەربڕی لەسەری. ئیبن ئیسحاق ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت کاتێک بەیانی بووەوە بۆ ژێر حکمی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ هۆزی ئەوس هاتنە خزمەت پێغەمبەری خوا و داوایان کرد و زۆر تکایان کرد بۆیان و فەرمویان ئەی پێغەمبەری خوا ئەوانە هاوپەیمانی ئێمە بوون هەروەک چۆن لەوە پێش چاکت لەگەڵ هاوپەیمانی براکانمان لە هۆزی خەزرەج کرد هەروەک خۆشت دەزانی ئەوانەش چاویان لە ئێمەیە کاتێک ئەو سێکان قسەیان تەواو کرد پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ فەرمووی ئەی هۆزی ئەوس ئایا ڕازی دەبن کەسێک لە خۆتان حکمیان بکات وتیان بەڵێ پێغەمبەری خوا پێغمبەری خوا فەرمووی ئەوە دامانە دەست سەعدی کوڕی موعاز. پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ سەعدی کوڕی موعازی لە دەواری ئافرەتێکی هۆزی ئەسلەم دانابوو پێیان دەوت ڕوفەیدە لە ناو مزگەوتەکەی بۆ ئەوەی لە نزیکەوە چاودێری بکات ئەو ئافرەتەش برینداری تیمار و چارەسەر دەکرد بۆ ئەو کارش خۆی تەرخان کردبوو کە خزمەتی هەموو مسلمانێ بکە کە پەکی کەوتبێت بەهۆی برینداری غەزاوە جولەکەکان خۆیان دا بەدەستەوە لەسەر ئەوەی سعدی کوڕی معاز ڕزای خوای لەسەر بێ حکمیان بکات پێغەمبەری خوادرودی خوای لەسەر بێ فەرمانی دەرکرد کە چەکەکانیان کۆ بکرێتەوە و بخرێتە خانوویەکەوە و فەرمانیشی دەرکرد کە ئەوانیش لە پشتەوە دەستیان ببەستنەوە و بیان بە نەماڵی ئوسامە و دایان نێن لە گێڕانەوەیەکی تردا لە محەممەدی کوڕی مەسلەمەوە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت کاتێک پێغمبەری خوا درودی خی لەسەر بێ حکمی دا بەسەر بەنی قوڕی زەدا هۆزی ئەوس ئەو کاریان بەلاوە ناخۆش بوو پێغمبەری خوا درودی خی لەسەر بێ بۆ هەر ماڵێک لە ماڵی ئەو سێکان دوو دیلی نردبوو بۆ بەنی حاریسەش کە بەرەبابی من بوو ئەوانیش دوو دیلی نردبوو پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ناردی بە شوێن سعدی کوڕی معاز ڕزای خوای لەسەر بێ کە سوکارەکەی سعد چوونە خزمەتی و هێنایان و خستیانە سەر پشتی گوێ درێژێک و پاڵپشتەکانیان بۆ دانا کە لە چرم دروست کرابوو لەبەر ئەوەی سعد پیاوێکی بەشان و شەوکەت و جوان بوو سعد تەشریفی هێنا لەسەر گوێ درێژێکی عرابی بوو کە گوایە کورتانەکەی لە ڕپوشی خورما بووە خستیانە سەر پشتی گوێ درێژەکە و خزم و کە سوکارەکەشی بە دەورەوە بوون پێیان وت ئەی ئەبوو عەمر خۆت باش دەزانی کە ئەوانە هاوپەیمانی خۆت بوون و دۆست و پشتیوانی پێشترت بوون و خەڵکی کینانەن سەعدیش بە هیچ جۆرە لای نەدەکردەوە بەلایەندا هەتا ئاوڕیشی لێ نادانەوە کاتێک لە ناوچەکەیان نزیک بوونەوە ڕووی کردە کەس و کاری و فەرمووی کاتی ئەوە هاتووە کە من گوێ بە کەس نەدەم و لەبەر خوددا لە لۆمەی لۆمەکاران نەترسم پیاوێک لە بەنی عبدول ئەشهل شوێنی کەوتبوو لە خزمەتیا دەڕۆشت و مافی بەنی قوڕەیزە و گەورەیی و چاکەی ئەوانی بیر دەخستەوە و هاوپەیمانێتیەکەی ئەوانی دەخستەوە بەر چاو کە ئەوان لە جەنگی بوعازدا دووچاری چ بەڵایەک بوون لەسەر تۆ و پێی وت ئەوان تۆیان هەڵبژاردووە لە ناو هەموو خزم و کەس و کارەکانت تکات لێ دەکەم بەزەی و سۆز و نەرمونیانیت بخە کار بەرامبەریان پارێزگاری لە ژیانیان بکە چونکە ئەوان جوانی و پشت و پەنا و ژمارەی زۆرن بۆ تۆ دەفەرموێت پیاوەکە هەر قسەی دەکرد و زیاتر پێداگری دەکرد سەعدیش بە هیچ شێوەیەک لای نەدەکردەوە بەلایدا و هەتاکو لێیان نزیک بوونەوە پیاوەکە وتی، ئەرێ ئاوڕێکمان لێ نادەیتەوە لەسەر ئەو قسانەی لەگەڵم کردی لەبارەی بەنی قوڕەیزەوە؟ سەعد ڕەزای خوای لەسەر بێ فەرمووی، کاتی ئەوە هاتووە کە من لەبەرخوا لە لۆمەی لۆمەکاران نەترسم. هیچ شتێک ڕێگر نەبێت لەوەی بۆ خوا دەیکەم پیاوەکەش لی جیابووە و بەجێی هێشت دوای ئەوەی کە ناومێت بوو لەوەی کە بیان هێڵێتەوە و فەرمانی مانەوەیان بدات ئەو پیاوە هاتەوە لای کەس و کاری و پێیان گوت دەنگ و باس چییە؟ ئەویش هەواڵی پێدان کە ئەو فەرمانی مانەوەیان نادا و هەروەها ئەوەشی پێوتن کە چۆن قسەی لەگەڵ کردووە و سعدیش چۆن وەڵامی داوەتەوە کاتێک سەعد لە پێغەمبەری خوا دەرکەوت و لە مزگەوت نزیک بۆوە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمووی بە ئەنساریەکان هەستن بڕۆن بەدەم سەردار و پیاو چاک و خانەدانەکەتانەوە و دایگرن عمر ڕزای خوای لەسەر بێ فەرمووی سەردار و گەورەمان هەر خودای عزەوەجل فەرمووی دایگرنە خوارەوە اینجا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ پێی فەرموو سعد ئەوان بۆ حکمی تۆ هاتوونەتە دەرەوە تۆش فەرمان کە بەسەریاندا سەعد فەرمووی، خودا و پێغەمبەرەکەی شایستەترن حوکم بکەن و حوکمیان باشترە لە من. پێغەمبەری خوا فەرمووی، خودای گەورە فەرمانت پێ دەکات کە ناوبژیوان بیت و فەرمانیان بەسەردا بدەیت. بەنی قوڕێزەیە خەی سەعدیان گرت. هاوپەیمانێتی نێوانیان خستەوە یادی بۆ ئەوەی کە ئاگای لێیان بێت. سعدی کوڕی معاز ڕزای خی لەسەر بێ خۆی ڕزگار کرد لە دەستیان و بەرەولای پێغمبەری خوادرودی خی لەسەر بێ ئاوڕیدایەوە تا فەرمانی پێ بکات چاوەڕێی دەکرد تا بزانێ بە چ شتێ فەرمانی لەسرە کە حکم بکات دەیویست بڵێت ڕازیت بەوەی من دادوەرێتیان بکەم ئەنساریەکان هەستان و بە سەعدیان فەرموو ئەی ئەبوو عمر پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمانی دۆست و هاوپەیمانەکانتی داوەتە دەستخۆت کە فەرمان بکەی بەسەریاندا سەعد فەرمووی، کەواتە پابەند بن بەو بەڵێن و پەیمانەی کە بە خواتان داوە. ئایا حوکمی من بەسەریاندا جێبەجێ دەکرێت کاتێک فەرمانم دا بەسەریاندا؟ وتیان، بەڵێ. ئەویش فەرمووی، بەسەر ئەو کەسەش کە لێرەیە؟ ئاماژەی کرد بۆ ئەو جێگەی کە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لێی بوو وەک ڕێز و بە گەورەزانینێک بۆ پێغەمبەری خوا. پێغەمبەری خواش درودی خوای لەسەر بێ فەرمووی بەڵێ بەسەر ئێمەشدا جێبەجێ دەکرێت سعد ڕزای خوای لەسەر بێ فەرمووی من فەرمان بەوە دەکەم کە پیاوەکانیان بکوژرێن و ژن و منداڵەکانیشیان بەدیل بگیرێ و ماڵ و سامانەکانیشان دابش بکرێ و ماڵ و مڵکیشیان با بۆ مهاجرین بێ بەبێ ئەوەی بدرێ بە ئەنسار باس دەکەن کە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرموویەتی حکمکردنەکەت پێکای و لە جێگەی خۆی بوو و بە سعدیشی فەرموو بەڕاستی بە حکمی خی پەروەردگار و پێغەمبەرەکەی حکومت کرد کە لە سەروی حەود ئاسمانەوە حکمی بەسەرداکردن ابن و ئیسحاق ڕەحمەتی خی لێ بێ دەفەرمێت پاشان پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ داوای کرد کە بیان بنەوە و هەمویانی بند کرد لە ماڵی زەینەبی کچی حارست کە ئافرەتێکی ئەنساری بوو پاشان پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ تەشریفی ڕۆیشت بۆ بازاری مەدینە و فەرمانی کرد چەندین چاڵیان بۆ هەڵکەنن ئینجا نردی بە شوێنیاندا و هەمویان کوژران کە 600 یان 600 کەس دەبوون ئەوەی زیاتر ئەژماری کردوون دەڵێت لە نێوان 800 بۆ 900 کەس دەبوون لە گێڕانەوەیەکی تردا هاتووە کە چوارسەد کەس بوون حکمکردنەکەی سعدی کوڕی معاز ڕزای خی لەسەر بێ بەسەر بەنی قڕێزەدا جێبەجێ کرا ابنی سحاق ڕەحمەتی خی لێبێ دەفەرمێت حۆیی کوڕی ئەختەبی دوژمنی خوددایان هێنا پۆشاکێکی سوورباوی لەبەردا بوو کە لە هەموو لایەکەوە شەق و شڕ کرابوو زۆر بێکەڵک ببوو بۆ ئەوەی سوودی لێ نەبینرە و کەس لەبەری نەکا دەستەکانی لە بن گردردنیەوە بەیەکەوە بەسرابوو بە گوریسێک پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمووی خدا ڕیسوا و سەرشۆڕی کردیت ئەویش وتی واللهی واللهی هەرگیز لە دژایەتی کردنت پەشیمان نیم لەوەش کە سەرکەوتویت بەسرمدا تەنها سەرزەنشتی خۆم دەکەم کە زیاتر بەربەرەکانیم نەکردی و بە سەختی لەگەڵت دانەجەنگاوم بەڵام هەر کەسێک خوددا دوو چاریش کەسی بکات هەر ژێر دەکەوێت اینجا ڕووی کردە خەڵکەکە و پێی وتن ئەی خەڵکینە کاری خودا دەبێت بەسەرماندا تێپەڕێت چونکە ئەوە فەرمان و قەدەری خویە لەسەر بەنی ئیسرائیلی نووسیوە گوێی مەدەنێ اینجا پێغمبەری خوادروری خی لەسەر بێ فەرمانی کرد ببرێتە ناوچەی بەردەڵانەکەی ئەو سەری مەدینە و لەوێ کوژرا لە گێڕانەوەیەکی تردا لە محەممەدی کوڕی سیرین ڕزای خی لەسەر بێ دەفەرمێت حۆیی کوڕی ئەختەب پەیمانانی دا بە پێغمبەری خوا هیچ کەسێک لە دژی هان نەدا و پشتیوانی کەس نەکات لە دژی ئەو وەخوای گەورەی کردەوەکیل لەسەر ئەو پەیمانەی کە جێبەجێی دەکات کاتێک غەزای بەنی قوڕی زەڕوویدا خۆی و کوڕەکەیان بەدیل گیران و هێنایەنە خزمەتی پێغمبەری خوا و پێیوت بە ئەمەک بە بەرامبەر ئەوەی کە کردوتە بە وەکیل پاشان فەرمانی کرد خۆی و کوڕەکەی کوژران حکومەکەی سعدی کوڕی معاز ڕزای خی لەسەر بێت جێبەجێ کرا بەسەر ئەو کەسانەی کە پێگەشتبوون و نیشانەی کامڵبوونیان تیا دەرکەوتبوو وەک مووی ڕیش و دامێن. عەتییەی قوڕەزی ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، من لەو کەسانە بووم کە لەبەر منداڵی وازیان لێ هێنام، لە گێڕانەوەیەکی تردا، من لە ناو دیلەکانی بەنی قوڕەیزەدا بووم، سەیریان دەکردین هەر کەسێ ڕیش و سمێڵی هەبوایە دەیانکوشت و هەر کەسێکیش ڕیش و سمێڵی نەهاتبوایە نەیاندەکوشت. منیش لەوانە بووم کە هێشتا مووم لێ نەهاتبوو، لەبەر ئەوە نەیانکوشتم. مسوڵمانان هیچ ئافرەتێکیان لە بەنی قوڕەیزە نەکوشت تەنها یەک ئافرەت نەبێت کە ناوی بوونانە بوو هاوسری حەسەنی قوڕەیزی بوو وەک تۆڵەکردنەوە کوشتیان چونکە دەستاڕێکی لە قەڵاکەوە بەردا بۆ خوارەوە و بەرسەری خەلادی کوڕی سوید کەوتبوو کوشتبووی لە خاتوعایشەوە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت هیچ ئافرەتێکیان نەکوژرا تەنها یەکێکیان نەبێت واللهی ئەو لەلای من بوو قسەی لەگەڵدا دەکردم زۆر ڕووخۆش و دەم و چاو بە پێکەنین بوو هەموو کات پێدەکەنی پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ فەرمانی کردبوو و پیاوەکانیان بکوژرێن لە ناو بازارەکەیاندا کاتێک بانگیان کردن و ناویان هێنا وتیان فلان ئافرەت لە کوێیە وتی واللهی ئەوە بانگی من دەکەن وتم هاوار بۆ تۆ بۆچی بانگت دەکەن ئەویش وتی بۆ کوشتن وتم لەبەر چی وتی لەبەر ڕووداوێک بەدەستی من ڕوویداوە واتە کوشتنی خەلات اینجا هاتن و بردیان و کوشتیان واللهی ئافرەتێکی ئەوەندە سادە و دڵخۆش و ڕووخۆش و دەم بە پێکەنیم بوو هەرگیز لە بیرم ناچێتەوە کە چەند دڵخۆش و دەم بە پێکەنیم بوو لە کاتێکدا کە دەیزانی دەکوژرێت ثابتی کوڕی قەیسی ئەنساری ڕەزای خوای لەسەر بێ کە وتەبێژی پێغەمبەر بوو درودی خوای لەسەر داوای لە پێغەمبەری خوا کرد کە یەکێک لە جوولەکەکانی پێ ببەخشێت کە ناوی زوبەیری کوڕی باتای قوڕیزی بوو لەبەر ئەوەی چاکەیەکی بەسەریەوە بوو لە شەڕی بوعاس دەویست پاداشتی بداتەوە بەهۆی ئەو بەخشینەیەوە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بە داواکەی ڕازی بوو ئەم ڕووداوەش بە گێڕانەوەیەکی زەعیف گێڕاوەتەوە تەنها بۆ زانیاریتان باسی دەکەین ابن و ئیسحاق ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت ثابتی کوڕی قەیسی کوڕی شەماس ڕزای خوای لەسەر بێ هەروەک ئیبن و شیهابی زوهری بۆی باس کردووم چووە لای زوبێری کوڕی باتای قوڕیزی زوبێر چاکەیەکی سەردەمی نەفامی بەسەر سابێتی کوڕی قەیسەوە بوو لە جەنگی بوعاسدا بە دیل گیرا و بە دەستی ئەو و چارەنووسی کەوتە مەترسیەوە، پاشان ئازادی کرد. سابیت کە هاتە لای زوبیر پیاوێکی کوێری پیر و پەککەوتە بوو. فەرمووی ئایا من دەناسیتەوە؟ ئەویش وتی ئایا هیچ کەسێک برای خۆی لەبیر دەکا و خۆی لێ نەناس دەکا؟ بەڵێ تۆ سابیتی کوڕی قەیسی سابیت وتی من ئەمڕۆ دەمەوێت پاداشتی ئەو ڕۆژەت بدەمەوە کە لە جەنگی بوعازدا لەگەڵ منتدا کرد. ئەویش وتی، پیاوی بەخشندە و خاوەن ڕێز هەر بەخشندەیی لێ چاوەڕێ دەکرێ و پاداشتی چاکەش هەر چاکەیە. پاشان سابیتی کوڕی قەیس چووە خزمەت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ و فەرمووی، ئەی پێغەمبەری خوا، زوبەیر چاکەیەکی بەسەرمەوە هەیە، لە ڕۆژی بوعاسدا منی ئازاد کرد لە مەرگ، پێم خۆشە پاداشتی ئەو چاکەیی بدەمەوە، بۆیە لەبەر من ئازادی بکە و بە منی ببەخشە، با ببێتە پاداشتی ئەو کارەی. پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ فەرمووی، ئەوە بەخشیم بە تۆ. سابیت هاتەوە لای و فەرمووی کە پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ تۆی بەخشیوە بە من، منیش ئەوە ئازادم کردی ناتکوژین. ئەویش وتی، پیاوێکی پیری بە ساڵاچوو هیچ پەلکێش و سەرۆک کارێکی نەبێ، نە خێزان و منداڵ کەی پێویستی بە ژیانە؟ دەفەرموێت، ثابت ڕۆیشتەوە خزمەت پێغەمبەری خوا و پێی فەرموو بە دایک و باوکمەوە بە قوربانت بم ئەی پێغەمبەری خوا، هاوسەر و منداڵەکانیشی پێ ببەخشەوە با بۆی بگێڕمەوە. پێغەمبەری خوا فەرمووی ئەوانیش بەخشران بە تۆ دەفەرمێت سابت هاتەوە لای و پێیوت پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ ماڵ و منداڵەکەشی بەخشی بە من ئەوانیش دەگەڕێنەوە خزمەتت ئەویش وتی باخچەیەکی تازەدار خورمای بچووکم هەیە خۆم و ماڵ و منداڵم بژێوی ژیانمان تەنها لەسەر ئەوەیە بێ ئەو ژیانم نییە. سابیت گەڕایەوە خزمەت پێغەمبەری خوا و فەرمووی، ئەی پێغەمبەری خوا! ماڵەکەشی پێ ببەخشەوە. داوای باخە خورماکەی زوبەیری کرد، ئەویش پێی بەخشیەوە. فەرمووی، ئەویش دەبەخشینە تۆ. سابیت هاتەوە لای و پێی وت، پێغەمبەری خوا ماڵەکەتی بە من بەخشیەوە، ئەوە منیش دەیدەمەوە دەست خۆت. خودای گەورە خێرو بێری زۆری بەسەردا ڕژاندی ئەوەتا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ خێزان و ماڵ و منداڵی گەڕاندەوە بۆت ئینجا مسوڵمان ببە لە هەموو شتێک بە تەواوی دەپارێزرێیت و سەلامەت دەبی ئەویش وتی ئەرێ ثابت کەعبی کوڕی ئەسد چی بەسەر هات فەرمووی کوژرا وتی ئەی گەورەی شار و دەشت و دەر حویی کوڕی ئەخطەبچی بەسەر هات، فەرمووی ئەویش کوژرا، وتی، ئەی پێشەوا و هێرشبەرمان لە کاتی بەهێزیدا و پارێزەر و قەڵغانی ڕۆژی پشهەڵکردن و شکستمان عەزالی کوڕی سەموئالچی بەسەر هاتووە، فەرمووی ئەویش کوژراوە، وتی، ئەی دەوروبەری کۆڕ و کۆبوونەوەمان ناوی چەندین کەس لە کەس و کاری خۆی برد، واتە بەنی کەعبی کوڕی قوڕەیزە و بەنی عەمری کوڕی قوڕەیزە، ئەویش فەرمووی، هەموویان کوژران و نەماون لە ژیاندا. لەوانەیە خوای گەورە تۆی هێشتبێتەوە بۆ خێر و بەرەکەتێک بیەوێت هیدایەتت بدا بەرەو ئیسلام. ئەویش وتی، سابت، من داوات لێ دەکەم لەبەر خوا بەو دەستانەی خۆت بمگەیەنە بە کەسوکار و هۆزەکەم. سوێن بە خوا ژیان لە دوای ئەوان هیچ خێر و خۆشییەکی تێدا نییە. من ناتوانم خۆم ڕابگرم بەخوا ماوەی تێکردنی سەتڵێک ئاو لە حەوزێک هەتا نەگەم بە خۆشەویستەکانم و نێوان من و بەیە گەیشتنی خۆشەویستەکانم تەنها بەقەت بەتاڵکردنەوەی ئەو سەتڵەیە ثابت ئەوەی لە خزمەت پێغەمبەری خوادا درودی خوای لەسەر بێ باس کرد ئەویش فەرمانی کرد بە زوبەیری کوڕی عوام ڕزای خوای لەسەر بێ و کوشتی کاتێک ئەمە گەیشت بە ئەبوو بەکری سەدیق ڕزای خوای لەسەر بێ کەوتوێتی هەتا بگەم بە خۆشەویستەکانم فەرمووی وەڵاهی خوای گەورە دەیانگەیەنێت بەیەک لە ئاگری دۆزەخ بە نەمری و هەتا هەتایی تایدا دەمێننەوە کەسێکی تری بەنی قوڕێزە کە ناوی ڕیفاعی کوڕی سەموئال بوو پەنای بردە بەر سەلمی کچی قەیس کە یەکێ بوو لە خاڵۆژنەکانی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ئەویش لە خزمەت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ تکای بۆ کرد و فەرمووی ئەی نێرراوی خوا بە دایک و باوکمەوە بە قوربانت بم ڕیفاعە بە من ببەخشن، بانگەشەی ئەوە دەکات کە نوێژ دەکات لەمەودوا و گۆشتی وشتریش دەخوات. پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ژیانی پاراست و بەخشی بە ئەو. ئازیزان لێرەدا دەوەستین بە پشتیوانی خوای گەورە لە ئەڵلقەی داهاتوودا باس لە دابەشکردنی دەستکەوتەکان دەکەین کە لە بەنی قوڕیزە بەدەستیان کەوتبوو تا ئەو کاتەش هەموو لایەکتان بەخوای گەورە دەسپێرین خواتان لەگەڵ.